نوری نەمر لە چاوەڕوانی بەرەبەیاندا جیهان شەوەزەنگێکی تاریک دایپۆشی بوو شەوەزەنگێک لە هەگبەیدا نورێکی چاوەڕوانکراوی هەڵگرت بوو زایاڵەکانی ئاسۆ مزگێنی دەرکەوتن و قودومی پێغەمبەرێکی نوێیان دەدا شوێنکاری ئەم مژدانە لە ویژدانەکاندا هێندە زاڵ بوو، ئەوەتا باس و خواسی دواهەمین پەیامبەر بۆتە بابەتی کۆڕ و دانیشتنی زۆرێک لە مەکەییەکان. ئامۆژگاری لە دووی ئامۆژگاری. هەر کە ئەو پێغەمبەرە دەرکەوت، زوو بگەنە لای و ئاوێتە بن لەگەڵ ڕۆحیدا. مرۆڤایەتی تێکڕا بە جارێک دڵی داخورپا بوو. هەموو هیواکان وابەستە بووبوون بە دوایینی فریادڕەسانەوە. دایکان و باوکان بە ئومێد بوون ئەم پێغەمبەرە لە نەوەی خۆیان بێت، هەر لەبەر ئەمەش بوو زۆرێکیان مناڵەکانیان ناو دەنا محەمەد. بەڵام پێغەمبەری چاوەڕوانکراو لە پشتی زنجیرەیەکی زێڕینەوە دەهات کە لە حەزرەتی ئیبراهیم و ئیسماعیلەوە دەستی پێ دەکرد و بە عەبدولموتەڵیب و عەبدوڵا کۆتایی پێ دەهات. بەڵی دڵەکان لەم ڕێیەوە چاوەڕێی ئەو نوورەیان دەکرد. ڕووداوەکان هەواڵی هاتنی ئەویان دەدا. جاهیلیەت ناوی ئەم سەردەمە بوو، بەڵام ئەمە جاهیلیەتێک نییە کە پێچەوانەی زانست بێت، بەڵکو هاوواتای کوفرە و لە بنەڕەتدا دژی ئیمان و بیروباوەڕە. جا لێرەدا نامەوێت تابلۆ دزێو و قێزەوەنەکانی ئەو سەردەمەتان بخەمە پێشچاو، چونکە ئەگەرچی بۆ کاتێکی کەمیش بێت، نامەوێت پەردەیەکی تاریک بەڕووی ڕۆحتاندا بکێشم. ئەوەش ڕاستیەکە کە وێناکردنی باتڵ و کارە ناڕەواکان زیهنەکان دەشێوێنێت و سازگاری بیر و هۆشەکان لێڵ دەکات و پێم وایە بوونە هۆکاری ئەمەش جۆرێکە لە تاوان بەڵام سەرباری ئەمە لێرەدا هەوڵ دەدەین بە کورتی و لە چوارچێوەی چەند ئاماژەیەکدا تیشک بخەینە سەر هەندێک لە داب و نەریتەکانی ئەو ڕۆژگارە تاوەکو دەرکەوێت پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم چ ڕەحمەتێکی بۆ تێکڕای بوونەوەران و ناردنیشی چ لوتفێکی ئیلاهیە. بەڕاستی هاتنی پێغەمبەر درودی خوای لێ بێ مەزنترین لوتفی پەروەردیگار و فراوانترین چاکەیەتی بەسەر هەمووانەوە، جا بڕوانن بۆ لوتف و ڕەحمەتی خوای باڵادەست کە لە نێو مرۆڤەکاندا و هەر لە خودی خۆیان پێغەمبەرێکی بۆ ناردوون کە سروشتی هاوشێوەی ئەوانە و هاوبەشیان دەکات لە تەرزی ژیاندا دەبێتە پێشەوا و ڕێپیشاندەری ڕێگەی گەیشتنیان بە حەق ئەگەر پێویستیان بە پێشەوا بوو ئەوا پێشیان دەکەوێت و دەبێتە ئیمام و پێشەوایان ئەگەر پێویستیشیان بە وتاربێژ بوو ئەوا سەردەکەوێتە سەر مینبەر و ڕەوانترین پەیامیان بەسەردا پەخش دەکات هەر ئەو پێغەمبەرەش دەبێتە سەرکردە و کاروباری سوپا بەڕێوە دەبا، لەم کارەشدا هێندە لێهاتووە بە تواناترین سەرکردەکانی جەنگ لە دواوەی بەجێ دەهێڵێت. مەسیحیەکان بیروباوەڕێکی هەڵەیان هەیە، ئەوان باوەڕیان وایە کە خوای گەورە، سبحانە و تعالی، قوربانی بە حەزرەتی عیسا علیە السلام داوە بۆ ئەوەی ببێتە قۆچی یەکەمی هەڵەی مرۆڤایەتی، واتا باوەڕیان وایە کە خوای گەورە قوربانی بە مەسیحی کوڕی خۆی داوە بۆ ئەوەی چاوپۆشی لە هەموو مرۆڤایەتی بکات بۆ ئەو مەبەستە و بە پێی ئەو بیر و باوەڕە هەڵەیە مەسیح لە قازبرا بەم جۆرە چاوپۆشی کرا لەو یەکەم تاوانەی کە لە باوکە ئادەمەوە دەست پێ دەکات و هەر مرۆڤێکیش کە دێتە دنیاوە لەگەڵ خۆیدا دەیهێنێت ئەمە بیر و باوەڕێکی هەڵە و گومڕاییانەیە وێڕای ئەمە ئاماژەیەکی ڕاستیشی تێدایە کە ئەویش ئەوەیە خوای میهرەبان بۆ ئەوەی لە ئادەمیزادەکان خۆش بێت و لە تاریکستانی نەفامی و گومڕایی و ئازار و پەستیدا بە تەنها بەجێیان نەهێڵێ خۆشەویسترین بەندەی خۆی کە حەزرەتی محمدە صلی اللە علیە وسلم وەک پێغەمبەر بۆ ڕەوانە کردن سەرباری ئەوەی کە دەیزانی چ ئازار و دەردەسەریەکی لەو پێناوەدا دێتەڕێ بەڵێ خوای گەورە بەندەی خۆشەویستی خۆی بە ئەرکی پێغەمبەرایەتی ڕەوانە کرد بۆ مرۆڤایەتی تاوەکو سەرلێشێواوی نەبێتە چارەنووسیان و لەنێو گێژاوی بێ مەبەستیدا لەناو نەچن، تاوەکو بەرەو ئاسمانی مرۆڤایەتی سەربکەون و هەریەکەیان ببن بە مرۆڤێکی کامڵ، لە ناخیاندا ڕەهەندەکان تەی بکەن و هەموو ساتێک لە ڕۆحیاندا هەست بە مەزنی و چاودێری پەروەردیگاریان بکەن. بە دەربڕینی شاعیری خواناس ئیبراهیم حەقی، پێویستە لەسەر ئیمانداران پەروەردیگاریان وەکو گەنجینەیەک لە دڵەکانیاندا بناسن. بەڵێ، دڵ گەنجینەیەکی بێ سنوورە، بە جۆرێک کە ئاسمانەکان و زەوی ناتوانان لە دەرکی ناوە جوان و سیفاتە بەرزەکانی خوای گەورەدا. کەچی ئەوە دڵە، کە واڵایە بە ڕووی ڕێژنەی تەجەلیاتی ناسین و دەرکی پەروەردیگاریدا، نە پەڕاوەکان، نە عەقڵ و هزر و فەلسەفەکان، نە ڕەوانبێژی و زمان پاراوی و نە زەوی و ئاسمانەکان و نە بوونەوەران هیچیان نەیانتوانی بە تەواوی لە خوای گەورە، عز و جل، لە تێبگەن و حاڵی ببن. بگرە کۆڵەواران لە گوزارشتکردن لە زاتی ئەو، تەنها دڵە کە ئەگەر بە پێوەرێکی بچووکیش بێت دەتوانێ ببێتە تەرجومانی ئەو و پەی بە ناوە جوان و سیفەتە بەرز و پیرۆزەکانی ببات. بەڵێ! دڵ زمانێکی ئەوتۆی هەیە کە گوێیەکان دەربڕینی وەک ئەویان نەبیستووە، ڕەوانبێژی وێنەی ئەویان گوێ لێ نەبووە. کەواتە پێویستە لەسەر مرۆڤ کە لە دڵی خۆیدا دوورییەکان ببڕێت و هەر لەوێدا تینوێتی عەوداڵی بشکێنێت، ئیتر لەوێ بگاتە خزمەت پەروەردیگار و لە خۆشەویستی ئەودا فەنا ببێت. جا خۆ ناردنی پێغەمبەری سەروەرمان صلی اللە علیه وسلم، هەر لەبەر ئەم مەبەستە بووە. بەڵێ، ئامانج لە ناردنی سەرداری جیهان ئەوە بوو کە ئایەتەکانی خوای گەورە بەسەر خەڵکیدا بخوێنێتەوە و موعجیزەکانی پەیتا پەیتا لە پێش چاویاندا پیشان بدات و ئاشنایان بکات بە ماهییەتی ڕاستەقینەی خۆیان. ئیدی لە سایەی ئەودا مەردوم لە چڵکی سروشتی ئادەمی باڵفتە دەبوو، بە ڕزگاربوونیشی لە زیندانی داخوازییە نزمە جەستەییەکانیشی بەرەو پلەی ژیانی دڵ و ڕۆح بڵند دەبۆوە، لە ڕاستیشدا هەر بەو جۆرە بڵند بۆوە. بەڵێ ئەو خەڵکی فێری کتێب و دانایی کرد، لە بەر نووری کتێب و ڕۆشنایی داناییدا مرۆڤایەتی خۆی دۆزیەوە و ئاوڕ لە دواڕۆژی دەداتەوە. ئیتر بەم جۆرە ڕێگەی بەختەوەری ژیانی هەتاهەتایی دەگرێتە بەر، بەڕاستیش ئەو ڕێگەیەی گرتە بەر. لە ناو ئێمەدا ڕۆژانی پیرۆز و گرنگ هەن، هەندێکیان بۆ ئیمانداران بە جەژن دادەنرێن، لە هەموو هەفتەیەکدا ئیمانداران خۆشی ڕۆژی هەینی دەچێژن. پێوەرەکە گەورەتر بکرێ لە جەژنی ڕەمەزان و قوربانیشدا لەم خۆشیەدا دەژین. لە جەژنی قورباندا مسوڵمانان قوربانیدانی حەزرەتی ئیبراهیمیان بیردەکەوێتەوە، پڕ بە دڵ و لە ناخیانەوە دەلاڵێنەوە. لە خوا داوا دەکەن لێیان خۆش بێت هەر لەبەر ئەمەشە هەندێکیان بە پڕتاو ڕوو دەکەنە ماڵی خوا بۆ ئەوەی خۆیان بە پەردەکانیدا بسوون کاتێکیش لە چێوی عەڕەفات دادەوەستن ڕووی دڵیان دەکەنە پەروەردگار و بە گیانێکی محەمەدیانەوە لێی دەلاڵێنەوە تا لێیان ببورێ و چاوپۆشیان لێ بکات جەژنی ڕەمەزانیش جەژنێکی گەورەیە و چەندەها واتای مەزنی لەخۆ گرتووە چونکە کاتی نزیکبوونەوەی بەندەیە لە ڕەزامەندی خوای گەورە لە پاش مانگێک لە پەرستش بەڵام جەژنێکی تر هەیە کە جەژنە بۆ گشت مرۆڤایەتی، بگرە بۆ جیهانی بوونەوەران، ئەویش ئەو ڕۆژەیە کە دنیای پێ شەرەفمەند بوو بە هاتنی پێغەمبەری خوا علیە الصلوة والسلام. بە گوزارشتێکی دی، ڕۆژی ویلادەتی ئەحمەدیەیە، واتە ئەو ڕۆژەی خوای گەورە نووری ئەحمەدی هەڵکرد و چرای محەمەدی لە ئاسمانی مرۆڤایەتیدا وەک ڕۆژی ڕووناک درەوشاندەوە، ئیتر بەم نوورە تاریکایەی نەفامی ڕەویەوە و نوور و ڕۆشنایی هەموو جیهانی داپۆشی. بەڵێ ئا ئەمە مەزنترین نیعمەت و بەخشایشی خوای گەورە بوو بۆ ئینس و جین. نوری نەمر.